انه کان من المفسدین. بەڕاستی فیرعەون بەرز و زاڵ بوو لە زەوی میسردا، وە خەڵکەکەی میسری کرد بە چەند بەش و کۆمەڵێک، کۆمەڵێکیانی لاواز و ژێر دەستە دەکرد، کوڕانی ئەوانی سەر دەبڕی و ئافرەتانیانی بە زیندوویی دەهێشتەوە دەیکردنە خزمەتکار و کەنیزەک، بەڕاستی ئاسیەی ژنی فیرعەون وتی، مایەی چاو و دڵ ڕۆشنیە بۆ من و بۆ تۆش ئەی فیرعەون، مەیکوژن، بەڵکو سوود و کەڵکمان پێ بگەیەنێ یا بیکەین بە کوڕی خۆمان، لە کاتێکدا ئەوان هەستیان نەدەکرد ئەم منداڵە ئەبێتە هۆی تیاچوونیان. نزیک بوو نهێنی ئەو منداڵە ئاشکرا بکات. ئەگەر دڵیمان نەبەستایەتەوە و بەهێزمان نەکردایە بۆ ئەوەی لە بڕواداران بێ. وقالت لأخته قصیه فبصرت به عن جنب وهم لا یشعرون. دایکی موسا وتی بە خوشکەکەی موسا بە شوێنیدا بڕۆ ئینجا لە دوورەوە موسای بینی و پێی زانی لە کاتێکدا ئەوان، فیرعەون و کۆمەڵەکەی، هەستیان نەدەکرد. وحرمنا علیه المراضع من قبل فقالت هل ادلکم علی اهل بیت یکفلونه لکم وهم له ناصحون. و ئێمە پێشتر شیری شیردەرەکانمان حەرام کرد لە موسا مەمکی کەسیانی نەدەمژی ئەمەیان لە تایفەی خۆی بوو ئەوی تریشیان لە دوژمنانی بوو ئینجا ئەوەیان کە لە تایفەی خۆی بوو داوای یارمەتی لێ کرد لە دژی ئەوەی کە لە تاقمی دوژمنەکەی بوو ئینجا موساش بۆ کزێکی لێ داو ئەو قیبتیەی کوشت موسا وتی، ئەم کوشتنە لە کردەوەی شەیتانە، بەڕاستی شەیتان دوژمنێکی گومڕاکەری ڕوون و ئاشکرایە. قال رب إني ظلمت نفسي فاغفر لي فغفر له إنه هو الغفور الرحيم. وتی، ئەی پەروەردگارم بەڕاستی من ستەمم لە خۆم کرد، دەی لێم خۆشبە، جا ئەویش، خودا، لێی خۆشبوو، لەناکاودا ئەو بەنی ئیسرائیلیەی دوێنێ داوای یارمەتی کرد لەو لەگەڵ یەکێکی تردا شەڕیەتی هانای بۆ موسا هێنا فریای کەوێت موسا بە ئەو ئیسرائیلیەی وت بەڕاستی تۆ گومڕایەکی ئاشکرای. فلما ان اراد ان یبطش بالذی هو عدو لهما قال یا موسی ئینجا پیاوێک لەو پەڕی شارەوە بە پەلە هات بۆ لای موسا، وتی، ئەی موسا، ئاگادار بە، سەرگەورەکان کۆبوونەتەوە لەبارەی تۆوە قسە دەکەن بۆ ئەوەی بتکوژن، کەواتە دەرچۆ لە شار، با نەتگرن، بێگومان من دڵسۆزتم. فخرج منها خائفا يترقب قال رب نجني من القوم الظالمين ئەویش لە شار دەرچوو بە ترسەوە چاوەڕوانی دەکرد پێی بزانن و بیگرن، موسا وتی ئەی پەروەردگارم قال ما خطبكما قالتا لا نسقي حتى يصدر الرعاء وأبونا شيخ كبير وە کاتێ گەیشتە سەر ئاوەکەی مەدیەن بینی لەسەر ئەو ئاوە کۆمەڵێک لە خەڵکی ئاژەل و ماڵات ئاو دەدەن وە لە نزیک ئەو خەڵکانەوە دوو ئافرەتی بینی بەرگری دەکەن لە ئاژەڵەکەیان لەوەی بێتە سەر ئاوەکە موسا وتی، ئێوە مەبەستتان چییە ناهێڵن ئاژەڵەکەتان ئاو بخوات؟ وتیان، ئێمە ئاژەڵەکەمان ئاو نادەین هەتا شوانەکان و ئاژەڵەکانیان لەسەر ئاوەکە نەگەڕێنەوە و باوکمان پیرێکی گەورە و بەتەمەنە. فسقا لهما ثم تولى الى الظل فقال رب اني رب إني لما أنزلت إلي من خير فقير ئینجا موسا مەڕەکانی بۆ ئاودان لە پاشان چوو بۆ ژێر سێبەرێک جا وتی ئەی پەروەردگارم بەڕاستی من هەژارم پێویستم هەیە بە هەر خێرو ڕۆزیەک بۆم بنێری. بە شەرمەوە دەڕۆیشت لە ڕێگادا، وتی، بەڕاستی باوکم بانگت دەکات، بۆ ئەوەی پاداشتی ئەوەت بداتەوە کە مەڕەکانت بۆ ئێمە ئاودا، موساش لەگەڵی ڕۆشت، ئینجا کاتێ موسا هات بۆ لای باوکی کچەکە و بەسەرهاتەکەی بۆ گێڕایەوە، وما أريد أن أشق عليك ستجدني إن شاء الله من الصالحين وتی بەڕاستی من دەمەوێ کە یەکێک لەم دوو کچەم لە تۆمارەکەم بەو مەرجەی هەشت ساڵ ڕەنجبەریم بۆ بکەیت ئینجا ئەگەر دە ساڵت تەواو کرد ئەوە لە پیاوەتی خۆتەوەیە وە من نامەوێ قورسی بکەم لەسەرت ئەگەر خوا بیەوێ بێگومان دەمبینی لە پیاو چاکان دەبم. قال ذلک بینی و بینک ایما الاجلین قضیت فلا عدوان علی واللە علی ما نقول وکیل. موسا وتی، ئەوەی وتت پێم. بڕیار بێت لە نێوان من و تۆدا، هەرکام لەو دوو ماوەیە هەشت یا دە ساڵیەم تەواو کرد، نابێ ستەمم لێ بکرێ، لعلی آتیکم منها بخبر او جذوة من النار لعلکم تصطلون ئینجا کاتێ موسا ماوەی شوانیەکەی تەواو کرد لەگەڵ خێزانەکەی بە شەو ڕۆشتن لە مەدیەنەوە بۆ میسر لە دوورەوە لای ڕاستی چێوی توڕ ئاگر و ڕووناکیەکی بینی موسا وتی بە خێزانەکەی ئێوە لێرەدا بمێننەوە بەڕاستی من ئاگرێکم بەدی کرد ئەی یا موسا ئیننی ئەنا اللە رب العالمین. ئینجا کاتێ هاتە نزیکی ئەو ئاگرە بانگی لێ کرا لە کەناری لای ڕاستی شیوەکەوە لەو پارچە زەویە بە فەڕ و پیرۆزەی نزیک درەختەکەوە بانگی لێ کرا کە ئەی موسا بەڕاستی من خوایەکم پەروەردگاری جیهانیانم ئینجا کاتێ موسا ئەو گۆچانەی بینی وەک تیرە مار دەجوڵێ بە پەلە پشتی تێکرد و ڕایکرد و نەگەڕایەوە سەری، خوا فەرمووی، ئەی موسا وەرە پێش و مەترسە، بەڕاستی تۆ لەو کەسانەی بێباک و بێترسن. اسلک یدک فی جیبک تخرج بەیضاء من غیر سوء. بۆ نەهێشتنی ترس و بیم، ئا ئەم دووانە، گۆچانەکەت و دەستت، دوو موعجیزەن لەلایەن پەروەردگارتەوە، نێرراوە بۆ فیرعەون و دار و دەستەکەی، بەڕاستی ئەوانە کۆمەڵێکی لە سنوور دەرچوون. قال رب إني قتلت منهم نفسا فأخاف أن یقتلون. موسا وتی ئەی پەروەردگارم، بێگومان من یەکێکم لەوان کوشتووە، خوا فەرمووی بێگومان ئێمە بە براکەت بەهێزت دەکەین و دەسەڵاتێک بە هەردووکتان دەدەین، ئەوسا بەهۆی ئایەتەکانی ئێمەوە دەستیان بە ئێوە ناگات، تەنها ئێوە و ئەوەی شوێنتان دەکەوێ سەردەکەون. فلما جاءهم موسى بآیاتنا بینات قالوا ما هذا الا سحر مفتری ئەی گەورە و ئەشرافەکان وا نازانم جگە لە خۆم هیچ پەرستراوێکی ترتان هەبێ جا بۆ زیاتر دڵنیا بوون ئەی هامان کوورەی ئاگر تاودە و خشتی سوورەوە کراوی لێ دروست بکە بۆم ئینجا لەو خشتە کۆشکێکی بەرزم بۆ دروست بکە بە گاڵتەوە وتی، بەڵکو سەیری خواکەی موسا بکەم و بیبینم، وە بەڕاستی وا دەزانم ئەو لە درۆزنانە. واستکبر هو وجنوده فی الارض بغیر الحق وظنوا انهم الینا لا یرجعون. فیرعەون و لەشکر و سەربازەکانی خۆیان بەزل زانی لە وڵات و زەوی میسردا بە ناڕەوا، لە لای خۆرئاوای شاخی توڕ نەبوویت کاتێ کە فەرمانی پێغەمبەرایەتیمان دا بە موسا، وە تۆ لە ئامادەبووانی ئەو ڕووداوە نەبوویت. ولکنا انشأنا قرونا فتطاول علیهم العمر وە تۆ لای چێوی توڕ نەبوویت کاتێ بانگی موسامان کرد بەڵام ئەوە بەزەییەکە لە پەروەردگارتەوە بە تۆی داوە بۆ ئەوەی گەلێک بترسێنی کە پێش تۆ هیچ ترسێنەرێکیان بۆ نەهاتووە بەڵکو بیر بکەنەوە و پەند وەرگرن. ولولا ان تصیبهم مصیبە بما قدمت ایدیهم فیقولوا ربنا ئایا ئەوان پێشتر بێ بڕوا نەبوون بەوەی درابوو بە موسا؟ دەیانوت قورئان و تەورات دوو سحر و جادوون پشتگیری یەکتر دەکەن، وە دەیانوت بێگومان ئێمە بێ بڕواین بە هەموویان. قل فاتوا بکتاب من عند اللە هو اهدی منهما اتبعه ان کنتم صادقین. ئەی محمد صلی اللە علیه وسلم ان اللە لا یهدی القوم الظالمین. ئینجا ئەگەر بەگوێیان نەکردی و وەڵامیان نەدایتەوە ئەوە بزانە کە تەنها شوێن هەوا و ئارەزووی خۆیان دەکەون، وە کێ لەو کەسە گومڕاترە کە شوێن ئارەزووی خۆی بکەوێت بێ ڕێنموونی لەلایەن خواوە وما كنا مهلکی القری الا واهلها ظالمون و پەروەردگارت وێرانکەری هیچ شارێک نەبووە هەتا لە شارە گەورەکانیاندا پێغەمبەرێکی نەناردبێت کە ئایەتەکانی ئێمەیان بەسەردا بخوێنێتەوە و ئێمە وێرانکەری هیچ شارێک نەبووین وە ئەو پاداشتەی لای خوایە باشتر و نەبڕاوەیە، دەی ئایا ژیر نابن؟ ئەفەمەن وەعەدناه وەعدا حەسەنا فەهوە لاقیه کەمەن مەتەعناه مەتاع الحیاتی الدنیا ثم هو یوم القیامە من المحضرین. ئایا کەسێک کە بەڵێنمان پێداوە بە بەڵێنی چاک، ئەو کەسە دەگات بەو بەڵێنە کە بەهەشتە، وەکو کەسێک وایە خۆشی و ڕابواردنمان پێداوە بە خۆشی و لەزەتی ژیانی دونیا، لە پاشان لە ژیانی دواییدا لە ئامادەکراوان دەبێ بۆ سزادان. ویوم ینادیهم فیقول ئەین شرکائی الذین کنتم تزعمون. ئەی محمد صلی اللە علیه وسلم باسی ئەو ڕۆژە بکە کە خوا بانگی ئەو بت پەرستانە دەکات و تبرأنا الیک ما کانوا ایانا یعبدون. ئەوانەی سەرۆکانی گومڕایی کە بڕیاری سزادان بەسەریاندا چەسپا دەڵێن، ئەی پەروەردگارمان ئا ئەوانەن کە ئێمە گومڕامان کردن، گومڕامان کردن هەر وەکو خۆمان گومڕا بووین، ئێمە بەری بووین لەوانە، بەری بوونەکەمان لای تۆ دەکەین، ئەوانە ئێمەیان نەدەپەرست. وقیل ادعو شرکاءکم فدعوهم فلم یستجیبو لهم ورأوا العذاب لو انهم کانوا یهتدون. وە پێیان دەوترێ، هاوار بکەن لەو بتانەی کە داتان نابوو بە هاوبەشی خوا، ئەوانیش هاواریان لێ دەکەن بەڵام وەڵامیان نادەنەوە، لەو کاتەدا سزای دۆزەخ دەبینن، ئەوەی بیەوێ دروستی دەکات و هەڵی دەبژێرێ، خەڵکی هەڵبژاردنیان بۆ نییە لە کاری خوادا، خوا پاک و بێگەرد و بەرز و بڵندە لەوەی دەیکەنە هاوبەشی. وربک یعلم ما تکن صدورهم وما یعلنون. وە پەروەردگارت دەزانێ بە ئەوەی لە سینگیاندا دەیشارنەوە و بە ئەوەی ئاشکرای دەکەن. وهو اللە لا الە الا هو له الحمد فی الاولی والآخرە وله الحکم وإلیه ترجعون. وە ئەو خوایە کە هیچ پەرستراوی تر نیە جگە لەو، هەموو سوپاس تەنها بۆ خوا لە دنیاو لە ڕۆژی دواییشدا، وە بڕیارو حوکم هەر بۆ ئەوەو هەواڵم بدەنێ ئەگەر خوا شەوتان بۆ درێژ بکاتەوە هەر شەو بێت تا ڕۆژی قیامەت چ پەرستراوێکی تر جگە لە خوا ڕووناکی ڕۆژتان بۆ دێنێ دەی ئایا ئێوە نابیستن؟ قل ارایتم ان جعل اللە علیکم النهار سرمدا الی یوم القیامە کە خوا بانگیان دەکات ئینجا پێیان دەفەرموێ، لە کوێن هاوبەشەکانی من، ئەوانەی کە ئێوە بە هاوبەشی منتان دادەنان؟ ونزعنا من کل امەت شهیدا فقلنا هاتوا برهانکم إذ قال له قومه لا تفرح إن الله لا يحب الفرحين بێگومان قاروون لە گەلەکەی موسا بوو بەڵام دەستدرێژی و ستەمی لێدەکردن ئەوەندەمان ئاڵتوون و زیو پێدابوو کە بێگومان هەڵگرتنی کلیلەکانی ئەو گەنج و قاسانە بە زەحمەت هەڵدەگیرا بۆ کۆمەڵێکی بەهێز کاتێ ئیماندارانی گەلەکەی پێیان وت ولا تبغ الفساد في الأرض إن الله لا يحب المفسدين لەو گەنج و سامانەی خوا پێی داوی ئەو دونیا پێ بەدەست بێنە و بەشی خۆیشت لەم دونیایە لەبیر نەچێ و چاکە بکە لەگەڵ خەڵکدا هەرچۆنێ خوا چاکەی لەگەڵ تۆدا کردووە ئایا قارون نەیزانیوە کە بەڕاستی خوا لە چەرخەکانی پێش ئەمدا لەناوی بردووە کەسانی وا کە لە قارون بەهێزتر بوون کۆڕ و کۆمەڵیشیان لەو زۆرتر بووە کاتێ سزای خوا هات پرسیار ناکرێ لە تاوانەکانی ئەم تاوانبارانە. فخرج علی قومه فی زینته. ئەوانەی ژیانی دونیایان دەویست، وتیان، ئای خۆزگە ئەوەندەی بە قاروون دراوە ئێمەش بمانبووایە، بەڕاستی قاروون خاوەنی بەش و بەختێکی گەورەیە. وقال الذین اوتوا العلم ویلکم ثواب اللە خیر لمن آمن وعمل صالحا ولا یلقاها الا الصابرون. بەڵام ئەو کەسانەی کە زانستیان پێدرابوو وتیان هاوار بۆ ئێوە، پاداشتی خوا لە ڕۆژی دوایی لەوە چاکترە بۆ ئەو کەسانەی بڕوایان هێناوە و کردەوەی چاکیان کردووە، وە کەس ئەوە وەرناگرێ جگە لە خۆڕاگران. فخسفنا به وبداره الارض. وا دیارە خوا ڕۆزی زۆر دەکات بۆ هەر کەس خۆی بیەوێ لە بەندەکانی، کەمیش دەکاتەوە بۆ هەر کەس خۆی بیەوێ، ئەگەر خوا منەتی نەکردایە بەسەرماندا، ئێمەشی دەبرد بە ناخی زەویدا، ئای لەم بەسەرهاتە سەرسوڕهێنەر! بێگومان ڕزگار نابن ئەوانەی شوکرانەبژێری چاکەی خوا نین. بێگومان ئەو خوایەی کە قورئانی بۆ تۆ ناردووە دەتگێڕێتەوە بۆ مەککە، ئەی محەممەد صلی اللە علیه وسلم، بڵێ پەروەردگارم زاناترە بەو کەسەی ڕێنموونی هێناوە و بەو کەسەی لە گومڕاییەکی ڕوون و ئاشکرادایە. وما کنت ترجو ان یلقی الیک الکتاب الا رحمة من ربک وادع الی ربک ولا تکونن من المشرکین. وە با بێبڕوایان بەرگریت نەکەن لە گەیاندنی ئایەتەکانی خوا دوای ئەوەی دابەزێنراوە بۆت، بانگی خەڵک بکە بۆ لای پەروەردگارت و لە هاوبەش ڕەوادەران مەبە. ولا تدع مع اللە الها آخر هیچ پەرستراوێکی ڕاست نیە جگە لە خوا، هەموو شتێک لەناو دەچێت جگە لە زاتی خوا، بڕیار و حوکم تایبەتی خوایە و تەنها بۆ لای ئەویش دەگەڕێنرێنەوە،